تراکی بیستم ئەوە گەورەترین جیاوازی نێوان مرۆڤ و فریشتەیە ئێمە نازانین لە بیرکردنی شتێ چییە لەبەر ئەوە لە بیرکەوتنەوەی شتێکی شتێ ناگەین دوو هەزار ساڵ لەمەو بەرچەندم دەزانی ئێستەش هەر ئەوەندە دەزانم نە زیاتر و نەکەمتر هاوکات تێگەیشتنی مرۆڤایەتی لەو ماوەیەدا بە شێوەیەکی بەرچاو گەشەی سندووە هەموو فریشتەکان ئەو جیاوازیان بەلاوە خۆش نییە ئەوم نەزانی بوو کە ئێوەش گیرەی دەبن ئارێڵ پێکەنی ئاساییە باشە ئێوە بیرکردنەوەی قوڵتان هەیە ماوەیەکە باپیرم دەڵێ کۆمەڵی بیرکردنەوەی زۆر قوڵم لا گەڵاڵە بووە ئارێڵ سەری بۆ ڕاوەشاند هەر بەهۆی ئەوەی کە هەموو ئەندێشەکانمان بەیە کە ڕەت لە ئاگاییماندایە هەرگیز ئەو بوارەمان نییە کە دڵمان بەوە خۆش بێ کە لە پڕێکدا بیرۆکەیەکی قوڵ سەرساممان بکە ئێمە سنوورێکمان نییە کە لی تێپەڕین ئاگایی ئێمە لە ناو شەپۆلی دەریایەکی تووڕەدا ناجوڵێتەوە کە ئێندێشە لە یادکراوەکانمان لە پڕێکدا وەک ماسیێکی قەڵە و سەر هەڵبدەنەوە تۆ تت فریشتەکان ناخەون نەخێر ئێمە قەت ناخەوین لەبەر ئەوە قەتیش خەون نابینین ئەرێ خەوبینی چه هەستێک دەبەخشێ من هەست بە هیچ ناکەم ئارێڵ کەمێک سەری بۆ لەقاند کتومت وەک ئەوە وایە کە من بە ئاسماندا دەسوڕێمەوە و هەست بە هیچ ناکەم ڕاستە و ڕاست وەک ئەوە وایە کە من دەست لە تۆپەڵە بەفرێک دەدەم و هەست بە هیچ ناکەم ئەو بینین شێوەیەکە لە بیرکردنەوە یا شێوەیەکە لە بینین یا ڕەنگە هەردووکیان بێ لە هەمان کاتدا بەڵام لە کاتی خەودا خۆمان ئەو شتانە دەستنیشان ناکەین کە بیریان لێ دەکەینەوە خۆمان ئەو شتانە دیاری ناکەین کە دەیان بینین بە یارمەتیت زیاترێک ئەوم بۆ ڕوون بکەرەوە لە کاتی خەودا مێشکمان بە تەواوەتی خۆی بۆ خۆی بیر دەکاتەوە تەنها لەو کاتەدا دەکرێ وەک شانۆیەکی ڕاستەقینە بیشوبهێنین دواتریش کە خەبەرم دەبێتەوە هێندەم بیر دەکەوێتەوە کە شانۆیەکم بینیوە یان جاری وا هەیە هەر دڵی فیلمێکم بینیوە شانۆیەک یا فیلمێک خۆ دروستی دەکەی چونکە خۆت ڕۆڵەکانی دەبینی وایە بە شێوەیەک لە شێوەکان وایە بەڵێ لەوێدا ئارێڵ ئارامی لێ هەڵگیرە ڕەنگە بەو شێوێ بێ کە خانەکانی مێشک فیلم بۆ یەکتری لێ دەدەن ئەو کاتیش فیلمەکە لە دوای دوابەی هۆڵی سینەماکەوە دانیشتووە و لەسەر شاشەکە تەماشای خۆی دەکە ئاخ کە بە شێوەیەکی سیر دەرت بڕی خانەکانی مێشک فیلم بۆ یەکتری لێ دەدەن لەبەر چاومدایە بەت شێوەیەەکە چونکە ئێوە لەو کاتانەدا کە خەون دەبینن هەم ئەکتەرە بەناوبانگەکانن و هەم بینەرانیشن تۆ ئەوە وەک شتێکی پڕنهێنی نبینی سیسیلا پاڵێکی دایەوە بەلای منەوە باسکردنی ئەوە کەمێ ناخۆشە لە هەموو بارێکدا دەشێ ئەزمونێکی خۆش بێ تۆ شاهیدی بینینی کۆمەڵێک فیشەکە شێتەی ئەندێشە وێنەی لە ناو مێشکتدا هەرچەنە خۆت تەنانەت یەک سار و خیشت نەتەقانوە هەر لە نمایشێکی بەلاش دەچێ سیسیلیا سەرێکی بۆ لەقاند ڕێ دەکەوێت کە زۆر خۆش بێ بەڵام جارجارێکی زۆر ناخۆشە چونکە ئێمە هەمیشە خەونی خۆش نابینین هەندێ جار خەونی ناخۆش و قێزەونیش دەبینین لەوێدا ئارێڵ بە شێوەیەک سەری بۆ لەقاند وەک ئەوەی بە تەواوەتی لە قسەکانی تێبکە بێگومان ئەوە جێگەی داخە کە ئێوە بەو شێوەیە ئازاری خۆتان دەدەن گەر بە شێوەیەکی نمونەی بڕوانین دەبواە بواری ئەوەتان هەبواە ئەو خەونانەتان بۆستانایە کە حەستان پێیان نییە دەبواە لە حاڵەتی ناچاریدا دەرگایەکی دەربازبوونتان هەبواە و تان توانیبایە لە هۆڵی سینەماکە و بێنە دەرەوە بەڵام ئەو شتێکی مەحاڵە ڕێک لەبەر ئەوەی کە ڕۆحی خۆتان خودی سینەماکە پێک دەهێنێت و هەموو بەشەکانیشی دەستنیشانەکە ئێخۆ ئێوە ناتوانن لە ڕۆحی خۆتان هەڵبێن ناتوانن لە بازنەیەکدا بخولێنەوە یان وابزانم ڕێک ئەو شتە دەکەن لە بازنەیەکدا دەخولێنەوە هەتا ئەو کاتەی لە ترس و حەشمەتدا لورە و هاوارتان لێ بەرز دەبێتەوە سیسیلیانی نۆکەکانی دەکرۆژی وتی من نامەوێ بەو شێوەیە بێ بەڵام هەرچەندەکەم ناتوانم خۆم بڕیاردەربم و تەنها خەونی خۆش ببینم زۆر بە ئاسانی ناچارم بەو شتە ڕازی بم کە دێ ڕێدەکەوێ پاش شەوێکی دوور و درێژ خەبەرم بێتەوە و لەو بڕواایەدا بکە لە دوورگەی کریتا بووم بۆ لە ڕاستیشدا بە شێوەیەک لە شێوەکان هەر لە وێش بووم چونکە لە خەونەکەمدا وا دەزانم لەو شوێنەم کە خەونەکەمی تێدایە ئارێڵ بە چاوەڕون و یاقوتیەکانیەوە بە وردی تەماشای کرد و دی وایە ڕاستە چی ڕاستە بە یارمەتیت قەت لە خەوتاندا ڕوودەدا کە بفڵێن یا بەناو دەرگای داخراودا بڕۆن بەڵێ بەڵێ هەموو شتێ لە خەودا ڕوودەدا یا دەتوانم بڵێم لانی کەم نزیکەی هەموو شتێ لە ڕاستیدا پێویستم بەوەش نییە کە بخەوم دەتوانم هەر لەو کاتەدا کە بەخەبەرم ئەندێشەکانم بەرەڵا بکەم و بفڕم دەتوانم بە هەموو ئەو ماڵەدا بێم و بچم دەشتوانم بچمە وڵاتەکانی تر کەڕەتێکیان لە خەونمدا لەسەر مانگ بوو لە خەوەکەمدا من و ماریانا لە پشکارگەی شیرەمەنیە کۆنەکەوە کەشتێکی ئاسمانیمان بینی دواتر هەروە دەستمانە بە دوکمێکدا و فڕین ئارێڵ دیسانەوە لە شوێنی خۆی بەرز بووەوە و بە بۆشای ژوورەکەدا دەفڕی پاش گەڕانێکی کەم بە ژوورەکەدا لەسەر کورسیەکەی تەنی جێگاکە نیشتەوە و وتی کەواتە ئەوەشمان بۆ ڕوون بووەوە سیسیلیا وەک ئەوەی کۆڵ بدا سەرێکی بۆ ڕاوەشان دووتی من لە هیچ تێ ناگەم ئارێڵ پەنجەی بۆ ناوچەوانی سیسیلیا ڕاکێشا وتی لە بیرکردنەوەکانتاندا دەتوانن سەرتاپای ئەو شتانە بکەن کە فریشتەکان بە هەموو لەشیان دەیکەن لەو کاتەدا کە دەخەون دەتوانن کتومت لە ناو سەرتاندا هەموو ئەو شتانە بکەن کە فریشتەکان لە تەواوی خەڵقدا دەیان کات. سیسیلیا کەمێ پەشۆکاو وتی من قەت لەو پێش بیرم لۆ نەکردبووەوە ئارێڵ بەردەوامی بە قسەکانیدا هێشتا شتی تریش ماوە لە کاتی خەوبینینتاندا هیچ شتێ ناتوانێت ئازارتاندا یا زیانتان پێ بگەێنێ بەو شێوێش هەروەک فریشتەکانی ئاسمان پارێزراون و هیچ هێزێک نییە کە بتوانێت ئازارتاندا کەواتە ئەو شتانەی کە دەیبینن تەنها و تەنها ئاگاییەکی پەتیە و هیچی تر دەو کاتانەدا پێنج هەستەکانی لەشتان بەکار ناهێنن سیسیلیا بیرۆکەیەکی هەر زۆر نوێی بە خەیاڵدا هات لەسەر جێگەکەی خۆی قوت کردەوە و وەک کەسێکی گەورە وتی کەواتە لەوانەیە ڕۆحمان نەمر بێ ڕەنگە ڕۆحمان هەر وەک فریشتەکانی ئاسمان نەمر بێ ئارێڵ پشگیری قسەکانی کردوتی بەلایەنی کەمەوە ئێستاکە کەمێک باشتر لە فریشتەکانی ئاسمان تێدەگەی هەرچەندە بە شێوەیەکی گشتی باسی چۆنیەتی ژیانی مرۆڤمان کرد بەڵام لەگەڵ ئەوەشدا کەمێک زیاتر شارەزای شتە ئاسمانیەکان بووی چونکە وێنەی ئاسمان لە زەویدا دەبینرێتەوە سیسیلیا دیسانەوە وەک گەورەیەک قسەی کردووتی ڕۆح شتێکی خویانەیە وانە؟ سیسیلیا هیچ وەڵامێکی دەست نەکەوت لەبەر ئەوە هەوڵی دا شتێ بڵێ کەوا لە ئارێڵ بکە بەجی نەهێڵێوتی تو خۆت پەیمانت دامێکە باسیشتە ئاسمانیەکانم بۆ بکەی ئارێڵ سەرێکی بۆ لەقاند ڕاستە بەڵام ئائێستاکە وا دەیکت خەریکە بێتە سەرەوە بۆ لات لەبەر ئەوە دەبێ بەپەلە لە ئاوێنەکەەوە بڕۆم سیسیلیا تەماشایەکی ژوورەکەی کرد کام ئاوێنەیە ئەرێ ئەو ئاوێنەیە چییە کە تۆ بەردەوام هەر باسی دەکەی ئارێل لەسەر کورسیەکەی هەستا و بەسەر عردەکەدا ڕۆشت هەتا دەهات سیمای تەڵەختر و ناڕوونتر دەبوو لەو کاتەدا کە بە تەواوەتی دیار نەماوتی